زاڵم زاڵم بۆ بەجێت هێشتم زاڵم زاڵم بۆ بەجێت هێشتم دوای تۆ من پەنا بۆ کام شەخص ببە پەنا بۆ کام کەس ببە پەنا بۆ کام هاوڕێ ببەم زاڵم بگەڕێرەوە